سوێند بەو فریشتانەی کە گیانی خەڵکی دەکێشن، یا بەو ئەستێرانەی کە لە قووڵایی ئاسماندا دەدرەوشێنەوە و دەسووڕێنەوە، سوێند بەو فریشتانەی کە گیانی ئیمانداران دەکێشن، بە چالاکی و بێ وچان دەسووڕێنەوە، کەس فەرامۆش ناکەن. سوێند بەو فریشتانەی کە بە گورجی فەرمانی خودا جێبەجێ دەکەن، یا بەو ئەستێرانەی کە لە بۆشاییدا مەلە دەکەن و دەسووڕێنەوە، هەروەها سوێن بەو فریشتانەی کە ڕۆحی ئیمانداران بەپەلە بە بەهەشت شاد دەکەن و ڕۆحی کافرانیش بە دۆزەخ دەگەێنن هەروەها پێشبڕچێ دەکەن و گورج و گۆڵ و ئامادەن بۆ ئەنجامدانی هەر کارێک پێیان دەستپێردرێت سوێن بۆ فریشتانەی کە بە ویستی خوددا کار و فەرمان جێبەجێ دەکەن بە ڕێک و پێچی. یوم ترجف الراجفە تتبعها الرادفە سوێن بەوانە هەمووی لە ڕۆژێکدا فوو دەکرێت بە سووردا دەست بەجێ زەوی بەتوندی تەکان دەدات و دەکەوێتە لەرزە و ژێرە و ژوور دەبێت دوایی دووبارە فووی پیادا دەکرێتەوە مردووان زیندوو دەکرێنەوە و جیهانی هەمیشەی بەرپا دەبێت کاتێک پەروەردگاری لە دۆڵی طوادا بانگی کرد و گفتوگۆی لەگەڵدا کرد و فەرمانی پێدا، بچۆ بۆ لای فیرعەون، چونکە بەڕاستی لە سنوور دەرچووە و ستەمی بێ ئەندازەیە، پێی بڵێ، باشە ئەوە ناکرێت دڵ و دەروون و کردار و ڕەفتارت پاک و جوان و پوختە بێت تا ڕێنموویت بکەم بۆ ناسینی پەروەردگارت تا ترسی سزای ئەو زاتەت هەبێت و ستەم نەکەیت؟ فأراه الآیة الکبری فکذب وعصی ثم أدبر یسعی فحشر فنادی فقال أنا ربکم الأعلی دیارە فرعون داوای بەڵگەی کردووە ئەویش معجزە گەورەکەی نیشان داوە کە دار عساکەیە بەڵام بە درۆی زانی و یاخی بوو لەبەو دوا پشتی هەڵکرد و کەوتە هەوڵ و تێکۆشان بۆ بەرهەڵستی موسا و دژایەتی ئیمان بەڕاستی ئا لەو بەسەرهاتەدا پەند و ئامۆژگاری هەیە بۆ هەر کەسێک لە خودا بترسێت، ئینجا دێتە سەرباسی هەندێک لە دروستکراوانی کە بەڵگەن لەسەر دەسەڵات و گەورەیی ئەو زاتە. ئەئەنتم ئەشەد خەلقا ئەم السەماء بەناها. باشە ئاخر زیندوو کردنەوەی ئێوە سەخت تر و گرانترە یا بەدی هێنانی ئەم ئاسمانە کە هەر خۆی بەرپای کردووە کە پڕە لە ئەستێرە و هەسارەی گەورەی هەمە جۆر؟ رفع سمکها فسواها وأغطش لیلها وأخرج ضحاها کە لەو ساتە دەترسن. کەئەنەهم یەومە یەڕەونەها لەم یەلبەثوو ئیلا عەشییەتەن ئەو ضوحاها. ئەو ڕۆژەی کە قیامەت بەرپا دەبێت، بێباوەڕان وادەزانن کە تەنها سەر لە ئێوارەیەک یا سەر لە بەیانییەک درێژەی ژیانی دونیایان بووە.